هەڵبەتە لە ڕۆژگارێکی وەکەم ڕۆدا کە جەنجاڵی و هەڵپەی بژێوی ژیان هەمومانی سەرقاڵ کردووە لە لایەک و لە لایەکی تریشەوە زۆری کەناڵەکانی ڕاگەیاندن چ ناوخۆیی و چ دەرەکی، هەروا زۆری چاپەمەنیەکان و گۆڤار و بڵاوکراوەکان، ئەمانە هەموو وای کردووە کە کەمتر ئێوەی خۆشەویست بتان پەرژێتە سەر خوێندنەوە، بەتایبەتی کە ماوەیەکە کتێبی باش و بەسوود بڵاوەبنەوە، سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبەرێتی خانی وەرگێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری ئەرکی لە چاپدانی گەرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێت. خۆشەویستانی ڕادیۆی خاک بیسەرانی بەڕێزم کاتە و هەموو کاتێکتان شاد و کامەران. گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ فەرمونون لەگەڵ ئاڵلقەی شەشەم لە کتێبی هەنری کیسینگەر یەکبوونی ئەوروپا و هاوکاریی ئاتلەنتیک یەکێک لە کۆسپەکانی سەر ڕێگای تاوتوێکردنی کێشە ناوەرۆکیەکەی پەیوەندیەکانی ئاتلەنتیک بێرۆکراتیەتە. کاتی ئەوە هاتووە کە ملنان ڕووە و فراوانکردنی تەکامولەکە ببێتە ئەرکێکی سەرشانی سەرکردە ئەوروپاییەکان، چونکە مشتومڕی قووڵ و ئاڵۆزی پەیوەست بە فراوانکردنی یەکێتی ئەوروپا و گونجاندنی دامەزراوەکانی و دەرهێنانی یاساگەلی هاوبەش ئەرکی لە پێشینە و بەرنامەی تایبەتی خۆیە سەپێنێ. پرۆژەکانی تری لە مەڕ هاوکاری ئەتڵەنتیک یان هەر کێشەیەکی تری دوورخایەن بەو ڕادەیە دەستەویەخەن نین. بە نەبوونی هیچ قەیرانێکیش لە ئایندەی نزیکدا ئەو بایەخەیان نییە. بۆیە ڕۆتینی ڕۆژانە قورساییەک ئەخاتە سەرشانی نەریتەکانی ئەتڵەنتیک، ئەگەرچی ئەوە تەنها بە مەبەستی دوورخستنەوەی وڵاتەیەکگرتووەکان بێ لەو چالاکیانەی زیاتر پێویستیان بە بایەخپێدانی سەرکردەکانی ئەوروپا هەیە، بەڵام تەنانەت سەبارەت بەو کێشانەش کە تیایاندا یەکێتی ئەوروپا و وڵاتەیەکگرتووەکان کار لە یەکتریەکن، ئەو هەیکەلیەت و شێوازە نوێیانەی یەکێتی کاریان پێیەکا، ڕێگرن لە بەردەم هاوکارییەکی توندو تۆڵتردا، لەگەڵ جمانی یەکێتی ئەوروپاش بەرەو یەکێتییەکی فراوانتر، ئەوە بێگومان شێوازی ئێستای ڕاوێژکارییەکانی ئاتلەنتیک گۆڕانی بەسەرا دێ، ئەمە ڕاستی ژیانەو ئەبێت وڵاتە یەکگرتووەکان، پێی قایل بێ. شێوەی تەکامولی ئەوروپا کە لە برەو دایە کاریگەری لەسەر شێوازی ڕاوێژکارییەکانی ئاتلەنتیکە بێ، سێ ڕێگای شیاویش ئێستا وتووێژیان لەسەر ئەکرێ. یەکەمیان یۆشکا فیشەری وەزیری دەرەوەی ئاڵمانیا بە ئاشکرا پێشنیاری کرد و بە پێی ئەم ڕێگایە ئەبێ هەنگاو بنرێ بەرەو داڕشتنی دامەزراوەکانی ئەوروپای فیدراڵ و ئەو دامەزراوانە لە ڕێی هێزی یاساوە تۆکمە بکرێن. پێشنیارەکەی فیشەر سەبارەت بە سازدانی هەڵبژاردنێکی سەرتاسەری لەسەر ئاستی ئەوروپا کە لە ڕێیەوە ئەنجومەنی یاسادانان و ڕاپەڕاندنی ئەوروپا بێتە ئاراوە، بەرفراوانترین چەمکە تا ئێستا خرابێتە ڕوو. بەڵام ئەم پلانە دووفاقەیە وەک ئۆبێر ڤێدرێنی وەزیری دەرەوەی فرەنسا ئەڵێ ئەویش لە نێوان فراوانکردنی ئەوروپا و بەهێزکردنی دایە چونکە فراوانکردنەکەی بریتیە لە ڕاکێشانی یەکێتی ئەوروپا بەرەو سنووری ڕوسیا بە شێوەیەک بە پێی هەندێک سیناریۆ ڕووسیاش بگرێتەوە. هەروەک تەکامولی زیاتر یان قاڵبوونەوە بە پێی دەستەواژەی هونەری لە هەندێک ڕووەوە لەگەڵ پەلهاویشتنەکەدا ناگونجێ. هۆیەکەیش ئەوەیە کە هیچ ئەندامێکی یەکێتی پێشنیارکراوی ئەوروپا ئامادە نییە بەو ڕادەیەی داوای لێکرێ سەروەریی خۆی بخاتە ژێڕ ڕکێفی تەکامولی سیاسیی تەواوەوە. ڕێگای دووهەم پێشنیاری ئەوروپایەکی فرەخێرایە. ئەم پێشنیارە هانی یەکێتی ئەوروپا و پانزە ئەندامە سەرەکیەکەی ئێستا یەدات کە بەردەوام بن لە هەنگاونان ڕووە و تەکاملی سیاسی و ئابووری و هاوکات ڕێگا بدرێ بە بوونە ئەندامی وڵاتانی تری ئەوروپا لەسەر بناغەی ڕێوشوێنی نەرمتر. ئەوروپای فرەخێرایی بوارە ڕەخسێنێ بە هەبوونی پەیوەندی جۆراوجۆر لەگەڵ سەنتەری تەکامولەکەدا هەندێک لەو پەیوەندیانە ئابووری و هەندێکی تریان سەربازی هەموو ئەندامەکانی یەکێتیەکەش بۆیان هەیە بەشداری سەنتەرە کامڵ بووەکە بکەن لە بڕیاردانی چەند بڕیارێکی پەسنکراو بە شێوەیەک لە شێوەکان. دواهەمین ڕێگایش تۆنی بلەیەری سەرۆک و وەزیرانی بریتانیا پێشنیاری ئەوەی کرد گۆڕانکاریەک بەسەر بێرۆکەی ئەوروپای فرەخێراییدا بهێنرێ بە ڕەچاوکردنی ئەوەی ڕای گشتی بریتانیا بە تێپەڕاندنی سنووری نەتەوەی قایل نابێت و چونکە بلێریش نایەوێ بریتانیا لە چەقی ئەوروپای چاوەڕوانکراو دوور بێت و لە هەمان کاتدا نایەوێ دەستبەرداری پەیوەندیە توند و تۆڵەکەی بێ لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا. بۆیە سەرۆک وەزیران پێشنیاری ئەوروپایەکی فێدراڵی کرد کە بەبێ گروپی سەنتەر، بە شێوەیەک کە ئەندامەکانی بتوانن کۆڕ و کۆمەڵی جیاجیای بەر کەماڵتر لە پێناوی وەدیهێنانی ئامانجگەلێکی دیاریکراودا پێک بهێنن. نابێت وڵاتە یەکگرتووەکان ڕاستەوخۆ خۆی بترینجێنێتە وتووێژە دەستووریەکانی ئەوروپا، چونکە ئەوانە پرسی ناوخۆیین و تەنها پەیوەندیان بە ئەوروپا خۆیەوە هەیە. بەڵام لەبەر ئەوەی هەریەک لەم پێشنیارانە نمونەیەکی شێوەی تەکامولی ئەوروپای لەخۆگرتووە، بۆیە بەردەوام هەڵەکشێن تا ئەبنە کێشەی سەرەکی لە بەردەم هاوکاریی ئاتلەنتیکدا. ئەو شێوازەی یەکێتی ئەوروپا گرتوویەتیەبەر لە دانوستاندا لەگەڵ وڵاتە یەکگرتووەکان هەتا بەم چەشنەی ئێستایشیەوە کەمێک دەرفەت دێڵێتەوە لە بەردەم بەشدارییەکی ئامریکایی بنیاتنەردا. لە کاتی مامەڵەکردنی وڵاتە یەکگرتووەکان لەگەڵ وڵاتە ئەوروپاییەکاندا بە جیاجیا ڕێگای دەدرێتێ کە لە ئاستی جیاجیادا ڕاوێژی پێ بکرێ و پێش هەر بڕیارێکیش گوێ لە ڕا و بۆچوونیەگیرێ بەڵام لە کاتی مامەڵەکردنیدا لەگەڵ یەکێتی ئەوروپا ئەوە وڵاتە یەکگرتووەکان لە پرۆسی بڕیاردان دوورەخرێتەوە بە شێوەیەک کە کاردانەوەکانی ئەکەونە پاشە ڕوودانی ڕووداوەکان. کاتێک هەم وتەبێژەکان بڕیار گەلێک ئاشکراکەن کە لە دانیشتنێک یان چەند دانیشتنێکدا دراون، وڵاتەیە گرتوەکان لە هیچ ئاستێکدا بەشداری تێدا نەکردوون. کاتێک ئەمریکا ڕووبڕووی کەسانێک دەبێتەوە کە قسە لەسەر ئەوروپای یەکگرتووەکەن، ئەو کاتە پێزانەیە کە ئەوانەی لە دانوستان و دایلۆگدا بەرامبەری وەستاون، بڕێکی زۆر کەم نەرمی ئەنوێنن چونکە ئەو بڕیارانەی لەلایەن ئەنجومنی وەزیرانەوە بڕیاریان لێدرێ تەنها لە ڕێی پرۆسەیەکی دیکەی ناوخۆی ئەوروپاییەوە دەستکاریەکرێن. کەناڵە کلاسیکیەکانی هاوکاری ئەمریکا ئەوروپای تایبەت بە کاروبارە ئابوووریەکان لە دەمەدەمی وشکبووندان. ڕێوشوێنێکی هاوشێوەش ئێستا لەبارەی سیاسەتی دەرەکی و ئەمنیەوە پێشنیارەکرێ ئەمەش ئەوە ئەگەیەنێ کە دوورکەوتنەوەی ئامریکا و ئەوروپا لە یەکتر بە شێوەیەکی دامەزراوەیی باوەشی بۆ کراوەتەوە هەندێک جاریش ئەگەرەکانی ڕاوێژ لە نێوان ئەمریکا و یەکێتی ئەوروپادا بێبایەخترە لەو ڕاوێژانی ئەمریکا لەگەڵ وڵاتانی دۆستدا ئەیکات کە هاوپەیمان نین. ئەبێت جۆرێک لە هاوسەنگی بهێنرێتە ئاراوە لە نێوان سووربوونی ئەمریکا لەسەر ڕادەربڕین وەکەوەی ئەندامێکی دامەزراوە ئەوروپاییەکان بێ لەگەڵ ئەوەی کەنار بخرێ بە ڕادەیەک نەتوانێ بەشداری لە وتووێژە ئەوروپاییەکاندا بکا تەنها پاش ئەوە نەبێ کە بە فعلی تەواو بوون. زۆر لە بەرگریکاران لە ئەوروپای بێ سنوور بەڵگەی ئەوە دێننەوە کە بەرژەوەندی ڕاستەقینەی ئەمریکا لە مانەوەی ئەوروپاکەیدایە بەسەر کۆمەڵێک دەوڵەتی نەتەوەییدا دابەش بووبێ بە شێوەیەک کە ئەمریکا باشتر بتوانێ باڵادەستی خۆی لە ڕێی قۆستنەوەی کێبەرکێ ناوخۆیەکانی ئەوروپاوە بسەپێنێ ئەمەش بۆچوونێکی هەڵەیە چونکە باڵادەست بوون لەبەر چەند هۆکارێک کە لە کۆتایی ئەم بەشەدا دێمە سەریان لە بەرژەوەندی ئەمریکادان نییە ئەگەر لە سیاسەتی ئەمریکاییدا دانایی هەبێ ئەوە پێویستەکە هەوڵ بدرێ تەبایی بکرێ لە نێوان وازهێنانی ئەوروپا لە لێپرسراوێتیە نێو دەوڵەتیەکانی و هەوڵی بەردەوامی بۆ گێڕانی ڕۆڵێک کە ڕکابەری ڕۆڵی وڵاتە یەکگرتووەکان بێ لەسەر ئاستی جیهاندا. بەبێ لەبەرچاوگرتنی ئەو ئاراستەیەش کە پرۆسەی یەکخستنی ئەوروپای پێدا ڕوا، دۆزینەوەی شێوازێکی نوێ بۆ هاوکاری ئاتلەنتیک کارێکی دەستەویەخەیە. ناتۆ چیتر لە توانایدا نەماوە وەک تاکە دامەزراوەیەکی هاوکاری نێوان ئەوروپاییەکان بمێنێتەوە، چونکە ئەرکەکانی زۆر سنووردارن و ئەندامە سەرەکیەکانی زۆر کەمن و ئەو ئەندامانەیش کە تێیهاتوون لەوە زیاترن بتوانرێ